سەرای خی گەورە میهرەبان بە ڕێزان خۆشەویست هاتە ئەو کاتەوە هەموو کاتێکتان شاد و سەکەوت بوون خۆشەویستان ئەم شۆکە باس لە کولتوری دەست لە کارکێشانەوە کرد کە لە دنیای ئێمە لە ڕۆژهڵاتی ناوڕاستە لە وڵاتی خۆمانە یەکێکە لە شتە مخاڵەکان باز لەو هۆکاران دەکەن کەوا ئەکە کەسەکانمان سەرکردەکانمان دەست بە پۆست و کوسەکانی خوانەوە بگرن باسمان لەوەیە ئایا لە کۆن و لە ڕابوردوو ئێمە شتێک هەبووە کە وای هانی کەسەکانمان بدات دەست لە پۆست هەڵگرن باس لەوە ئەکەین ئایا لە ڕووی ئاینیەوە شتێک هەیە کە دەست لە کارکێشانەوە وەکو شتێک وەکو هەڵوێست تەمەشا بکرێت ئەم پرسیارانەوە چەند پرسیاری دیکە ئاراستەی مامسای بەڕز مامسا ڕحمانەکەیت مامسا سەتای پرسیارمان باز دەوە ئاکەین بۆچی لە وڵاتانی ڕۆژ ئاوا کە ئێمە زۆر جار بە وڵاتی پێشکەوتو ناویان دەبین کولتوری دەست لە کارکێشان و شتێکی ئاساییە و شتێکە جێگیر کراوە و خەڵکیش کارێکێتی ئێمەش کە کاتێ لەم بەرنمەیە تشی دەخێنە سەر کولتوری دەست لە کارکێشانە بۆ ئەومانەکە پردێکی ئاسا پردێکی پەیوەندی کە پەیوەندی لە ناوام هاوڵاتیان و سەرکردەکانمە ئاسایی بکەن بۆچی لای ئەوان شتێکە جێگای ڕێزە بەڵام لا ئێمە شتێکە جێگای مەحاڵێکە مرۆڤەکانمان بەخۆیان ناگین بەڵ بسم الله الرحمن الرحیم دیارەوە بۆ ئەزمون ئەتوانین بڵین ئەم ئەم ئەم کەلتورە کە پێ ئەوە چێت دەست لە کار کێشانەوە پاش ئەوەی کە مرۆڤێک بۆی دەردەکەوێت لە کارەکەیە سەرکەوتو نەبووە ئەمڕۆ ینی ئەبینرێ لە ڕۆژ ئاوادە ئەجنا سەردەمانێکی تر وەکو تاک لە زۆربەی ئەزمونونەکانی تری دنیاشدا هەبووە بەڵام ئەوەی ئەمڕۆ کراوە بە شێوازێکی سیستەماتیک و بە شێوازێکەوە یاسای بۆ داڕێژراوە بووە بە کەلتورێک بووە بە دیاردەیەک لە وڵاتانی ڕۆژاوە بەڕاستی جێگەی سەرنجە مەدەم کارێکی باشە هی ئەوەیە کە مرۆڤ سوودی لێوەربگرێت مرۆڤ لە چ وەختێکا دەست لە کارێک دەکشێتەوە دەکێشێتەوە ئەو مەسلەیەکی گرنگە بە پێی ئەو ڕێسایانەی کە لە بواری کارگێڕیە هەیە لە بواری ئیدارەیە هەیە دیراسەیەکی پێوتە دیراسی جەدووە واتە بە ئینگلیزی پێڵێن کۆست بینفت ڕیشۆ ینی ڕێژەی نێوان ڕێژەی نێوان تێچوو لەگەڵ دەستکەوتە کاتێک کە تۆ هەر پرۆژەیەک ئەنجام بدەی لە ئەنجامی ئەنجامدانی ئەو پرۆژەیەدا ئەو کارەدا تێچوویەکەیە ماندوو ئەبی هەوڵێکە دەی بیرت ئەخەیتە کار پارە ئەخیتە ئەو پرۆژەیەوە ئەمانە هەمووی تێچوون دوای دەستکەوت چییە دەستکەوت لەم کارە چییە لە ڕووی مادی و معنەوی هەر کاتێک بۆ تۆ بۆ خۆت کە دیاریت کردووە دەستکەوت مادی و معنەوی زیاتر بوو لە لای تۆ لەو تێچووی کە سەرفت کردووە لەو پرۆژەیە بەردەوامە بیتیایدا هەر کاتێک تێچوو لەگەڵ دەستکەوتە لەگەڵ قازانجا وەک یەک بوون یان زۆرتر بوو دەستکەوت کەم بوو وازی لێدێنی کەواتە کەسێک ئاوا بیر بکاتەوە بە بەردەوامی ئاوا بیر بکاتەوە ئەتوانین بڵین ئەو کەسە ئەتوانێت دەست لە کار کێشانەوە ئەنجام بدە جاوی کامرۆ لە زۆربەی وڵاتان لە لای خۆشمان تاکو تەرایەک مەسەرن لە وڵاتانی ڕۆژەڵاتی ناوەڕاستە کە ئەبینرێ ئاوا بیرەکاتەوە ئەم چەند هەوڵیدا چی هێنایە بەرهەم لە کارەکەی خۆیدا چ لەسەر ئاستی تاک یا لە فەرمانگەکەی یا لە وەزارەتەکەی یا لە پەرلەمانەکەی یان لە هەر شوێنێکی تری کارکە ئیکە خاڵێکی ترەوەیە کە ئەی دەست لەکار کێشانەوە کەسێکە ئەنجامی ئەدا کشانەوەیە لە مەدانێک کە مەدانی تۆ نییە بەمانایەکی تر هەر یەک لە ئێمە پێویستە خۆی بناسێ ئێمە زۆر لە ئەڵلقەکانی پێشوباسی ئەومان کرد کە کاری زۆر گرنگ کە پێ ئەوترێت لیتەعاعرف و تعاعرفێکەیە لە نێوان ئێمە و خەڵکی تردا بەڵام تعاعرفێکەی لە نێوان ئێمە و خۆماندا خۆناسین هەنگاوێکی زۆر لە پێشترە لەوەی کە خەڵک بناسین لەبەرەوە کاتێک کە ئینسان خۆی دۆزێتەوە خۆی ئەناسێ مرۆڤێک هەستەکە ئەو جەنگە جەنگی ئەو نییە لە یەکشێتەوە جەنگی خەڵکێکی تر ئەمیکە یان هەستەکە ئەو کارە کە ئەم لەو شوێنەدا ئەنجامی ئەدا ئەو ساحەیە ئەو تایە ئەو کارە ئەنجامەدا ساحی ئەو نییە مەدانی ئەو نییە لە یەکشێتەوە ئەوەش بێگومان وەکو توێژینەوە وەکو لێکۆڵینەوە ئەو کەسە کەسێکە کە ڕۆژ لە دوای ڕۆژ لە کارەکانی خۆی ئەڕوانێ هەموو کەس ناتوانێت ئەمە ئەمە ئەنجام بدە سم کەسێک کە دەست دەکارێک کێشێتەوە بەرنمەی هەبوومانەی وایە هەر کەسێک دەستی لە کارێک کێشایەوە خاوەن بەرنامە بوو بە دەلیلی ئەوەی کە تۆ چ وەختێک دەست دە کارە کێشیتەوە وەختێک کە بەرنمەیەکت هەبووە بۆ ئەوەی جێبەجێکەی کاتێکە بینی بەرنمەکەت جێبەجێ نابێ دەست دە کارەکە چێشتۆ کاتێکە بۆ دەرەکەوێ ئەو ئامانجەی لە پێناویدا ئەم کارە ئەەکەی نایەتە دی بەم شێوازە دەست دەکار ئەچێشیتەوە کاتێکە ئەبینی لە بواری ژیانی ڕۆژانی خۆماندا ئەم دەست لە کار کێشانەوەیە بە شێوازێک لە شێوازەکان زۆر بواری ژیانی گرتوتەوە هەیە بەڵام هێشتا بواری سیاستی نەگرتوێتەوە بۆچی بەڵ بە دڵنیایی لە ڕووی پێش ئەوی بگەین لە سیستەمە سیاسەکە ئەم سیستەمە سیاسی لەسەر چ بنامیان دروستە بوانە ئەم سیستەمە سیاسی شغێر پشتە بەستێ بە دەستورێک کە خاڵی هاوبەشی نێوان هەموو خەڵکەکەی و زۆرینەی خەڵک پەسەندێکا لە وڵاتە ئەی دەستور دوجار پشت بەچی ئەبستێ غێر پشت بە کەلتوری کۆمەلگە ئەبستێ دێتەوە سەر کەلتور بۆ ئێمە پێڵین دە کەلتوری دەست لە کار چێشانەوە هێشتا لا ئێمە نەبووە بە کەلتورێک نەبووە بە سەقافەتێک دەست لە کار چێشانەوە بەڵام لە بواری ترای بینی تەماشاکە لە بواری بازرگانی ئەمە زۆرە بینی هەر بازرگانێک پرۆژەیەکی هەیە کارێک ئەنجامەدا دوجار ئەبینیت ئەڵێن فلانە بازرگان دەستی لە کار چێشایە و لەو بوارە ئەچێ بۆ بوارێکی تر بۆ چونکە لەو بوارە سەرکەوتنی بەدەست نهێنە ئەومان زۆر دیوە نمونی ئەومان زۆرە تەماشاکە لە بواری وەرزشا زۆرمان هەیە ئەڵێن فلانە کەس بڵم چی یاریزانێکی تۆپی پێەیە لەگەڵ فلانە نادیە لەگەڵ فلانە یانەیە یاریەکە پاش ماوەیەکی تر دەست دەکارە کێشێتەوە بۆ بۆی دەرەکەوێ یەکەم ئەو توانایی ئەم لێرە ئەو ئامانجی ئەو بۆی هاتۆ جێبەجێنە بوویان ئەو مەدانە مەدانی ئەو نیە چەند کەسمان هەیە بە تۆپی پێ دەستی پێکرد دوجار چوو بۆ تۆپی بالە دوجاری خەڵکێک ڕاهێنەرێک پێڵە تۆ کەوتە مام سەدێرە بەرژەوەندی ڕۆڵ دەبینێت لەوەی کە مرۆڤەکان دەست لە کارێک بەر بدەن و دەست بەکارێکی دیکە ئامانج و بەرژەوەندی ئەبینی مەسەن ڕاهێنەرێک بە کەسێک لە تۆ باڵات بەرزە تۆ بۆ تۆپی سەبەتە باشی تۆ بۆچی بۆ لە تۆپی پێیارەکەی دەستەوە کێشێتەوە بۆ کارێکی تر تۆ لە بواری هونەرا ئەبینی زۆر کەس بە گۆرانی دەستی پێکردو دوجار بۆتە مۆسیقاشن زۆر کەس مۆسیقای هەبووە لێداوە مەسەلەن دوجار بووە بە خۆی بۆ بە گۆرانی بێش یعنی دەست لە کار کێشانەوە لە بوارە هونەرەکانمان هەیە دەست لە کار کێشانەوە لە بواری وەرزشابینیمانە ینی ڕاهێنەرێک لەگەڵ تیپەکەی خۆیان سەر ناکەوێت ئەو تۆ لە خولی ئەم ساڵە بۆ ئەوانەی کە وەرزش دۆستن ینی ڕاهێنەری بەرشەلۆنیان بۆ واز پێهێنە بۆ دەستی لە کار کێشایەوە تێچووەکە کە ئەو یانەیە ئەم تێچووی لەم ڕاهێنەرە سەرفیەکە زۆر زیاتر بوو لەو ئەنجامانی کە بۆی بەدەستێنە وایە ئێستا شۆستەر بۆ لە ڕالمەدی دەرەکەن لەبەر ئەوەی ئەڵێ ئەو تێچووی منەی دەم بە تۆ زۆر زیاترە لەو ئەنجامە خراپانەی کە بۆ من دەستکەوت و قازانجەکە کەمترە لە بواری وەرزش لە بواری هوەر فلیمێک تێچووی فلیمێکی درامایەک ئەوەندەیە بەڵام دوجار چەند لێ دەسەکەوێتەوە نیە ئەمانە هەمووی کەواتە لەم بوارانە تا ڕادێ خەریکە پیاوێ لە بوارە سیاسەکە بۆ نییە لە بوارە سیاسەکە کەسێک ئەبێ بە وەزیر کەسێک ئەبێ بە پەرلەمانتار چەنی سرف کردووە تێچووی بوون بە ئەندام پەرلەمان بوون بە وەزیر بوون بە مدیرعام لە وڵاتانی دەرێت تێچووەکەی زۆر زۆرە ئەزانی چەند ملیاری چەند میلیۆن دلاری سرف کرد ئۆباما تا گەشتوتە ئەوەی کە ئەو ئەو بێتە سەرۆکی ئەم ئەمریکا زۆر لە نەتیجەی ئەوەدا ئەو کاری کە ئەنجامێدا زۆر بە جوانی ئەنجامێدا چونکە لە پێنج دلارەوە تا هزارها دلاری خەڵک یارمەتی کۆ کردوێتەوە بەڵام لای ئێمە خەڵک تێچووی بەخۆڕاییە ینی تا ڕادەیەک پارە شتێک سرف ناکە ینی ناوی دێت و ئەچێت ئەوێ بە وەزیر ناوی دێت و ئەبێ بە پەرلەمانتەر ناوی کەس هەستەکەی تێچوویەکی نییە لە ئەنجامدا هەموو دەستکەوتەکان زیاترن لە تێچۆکان لەو حاڵەتە کەواتە ئێمە سیاست وردە وردە ساڵانێکی تێ وای لێ دێ حزبێکیش نەتەوەیەکیش بەرەیەکی سیاسیش کەسێک هەڵبژێرێ کەسێک هەڵبژێرێ کە شتێکی لە خۆیان سرف کرد بێت تێچوویەکی سرف کرد بێت بەڵ بز لەوان لێسەیەک بە دیار ئێمە دابنیشێ بڵێ خەڵکی ئێمە هیچی تێ نەچوە هیچی لە سرف نەکردووە ئەوە دەچێت سەر کورسەکە نایەتە خوارە ئەی کاتێک شتێکی سرف کرد چۆن ئەو کاتە دێتە خوارە ئەو کاتە بەپی ئەم یاسایانی کە لە هەموو وڵاتانی تردا هەیە هەموو شتێک خولی هەیە خولێکی تر خۆی هەڵبژێرێتەوە جاگە خەڵک دەنجی پێدایە کەس گلەی لێ نییە وانە مام سەبا بە دوای هۆکارەکان بگەڕن ئەو هۆکارانە چی وا لە مرۆڤ ئێمەیان لەسەر کردەی ئێمە لە خەڵکی ئێمەکە کە دەست لە کار نەچێشێتەوە وەکو یعنی خۆی بۆم پۆسە بگرێت و بۆ نەوەکانی خۆشی جارهێ شۆڕی دەکاتەوە خوارەوە یعنی زۆر بینیمانە نەوە بۆنەوە دەسەڵاتی خۆی بۆ ئەو دی گواستەوە ئەم هۆکارانە چی لێکەوا لە مرۆڤات ئەتوانی بڵێ لە سەرەتادا مەسەر کەسێک کە دەست لە کار نەکێشێتەوە لە کارێکدا ئمە باسەکەمان کەلتوری دەست لە کارچەشانوێ ئەبێت دوورکەوینەوە لە بابەتێکی تر کە پەیوەستە بەوەی کەسێک کە پۆستێکی هەیە تایە سەرکەوتووە بەپی ژمارە ساڵەکانی خۆی خەڵک هەڵی بژاردووە قسەمان لەسەرەوە ئەبێ نەبێت چونکەوە ئەو حاڵەتە ئاسایەکەیە باسمان لەوە دێکە کەسێک لە پۆستەکەیدا سەرکەوتو نییە و دەست لە کار ناکێشێتەوە کەسێک بەس مامەسەکەیدا من لەو نقطش ئەوستم بەڵام کاتێ دەبین لە وڵاتە یەگرتوەکان سەرۆکێک سەرکەوتوشە لە دوو خڵ هەڵە بژێدرێ بەڵام خولی سێن ڕێ دەگیرێت باسێکی تر کەواتە ئەبێ ئەوانە باسمان لە سیستەمەکەی کەواتە حاڵەتێک کە تۆ باس دەواکەی هەڵبژاردن لە وڵاتێکدا هەیە ئێستا کەلتورێکی ترمان هەیە کە ناشرینە وەکو چۆ کەلتورێکی ترمان هەیە بڵێ وەکو ڤەنزوێلا کە بە هەڵبژاردن بوو دوای کردی بە دوو خۆل ئێستا کردی بۆ هەتا هەتای باشە شتێکی ترمان هەیە کە ناشرینە ئەوەیە کە رووسیا خولەکانی لە پێنج و کرد بە حوسە تازە شتێکی ترمان هەیە کە ناشرینە ئەوەیە کە جەزائر سەرۆک بۆ دوو خول بوو کردیان بە سێ خول دەستوریان بۆ گۆڕی ئەمانە شتی ناشرین ئێمە باسەکەمان لەکوێ باسەکەمان لەوەیە کە کەلتوری دەست دەکار کێشانەوە بۆ کەسێک بۆ کەسێک کە گەیشتۆتە پۆستەکە لە نێو پۆستەکەدا ماوەی چوار ساڵە تا چوار ساڵ تۆ ناتوانانی قسەیەکی لە بەڵام کە سەرکەوتو نابێ لە پۆستەکەیدا کە سەرکەوتو نابێ و گرفت دروست ئەبێ بۆ دەست دەکار ناکێشێتەوە ئەمانە مەسلەیەکی کە بە بایەخی پێ بدین کە هۆکاری یەکەم ئەکان هۆکاری دەرونی هۆکاری دەرونی لا ئێمە ئەوەیە کە کەس خۆی بە خاوەنی هەڵە نازانێت دوێسە لە لە فەرمانبەری بپرسی بڵی کاروباری ئەم وڵاتە بۆچی وایە قسەی زۆر جوانت بۆکە ئەڵێ خەتای مدیرەکەمە لە مدیرەکەی بپرسی ئەم ئەم ئەم فەرمانگەی ئێوە بۆچی وایە ئەڵەیە خەتای بەڕێوبەری گشتیە لە بەڕێوبەری گشتی بپرسی ئەڵەیە خەتای وەکیل وەزیرە لەو بە پرسیاڵی خەتای وەزیرە لەو بە پرسیاڵە خەتای سەرۆگۆزیرە لە سەرۆگۆزیران پرسیاڵە سەرتر یعنی گرفتێک هەیە لە باری دەرونیە کەس هەموو کەسێک کە گرفتی ئەبێ یا سەرکەوتو نابێ خەتاکە لەسەر خۆی ساغ ناکاتەوە هەموو کەس بۆ ژورتری ئەنێری هەموو کەس بۆ ژورتری ئەنێری جاوە گرفتە وەختی هاوڵاتیە گرفتی هەیە هاوڵاتیەکەڵێ ئەم ئەم ئەم ئەم وەزارەتە ئەم ئەم کارە ئەم فەرمانگەیە کار جوان ناکە گرفتەکە لەوێ تۆ بەرپرسێک شەبینی ئەو شەروەکو تۆ گرفتی هەیە و قسا ئەک ئەی کاتە خۆتە خەتای چێ گرفتەکە لێرێکەوەتە ئەمە هۆکارێکی دەرونیە کە بە بەردەوامی شت بخیتە سەر ژوور خۆت لە کاتێکە کە لەو فەرمانگەیە مادام تۆ کەسی یەکەمی لە فەرمانگەکات کەسەکانی خواری تۆ گرفتیان ناوەتەوە گرفتێک کە جێ چارەسەر نەبێ تۆ بەرپرسی لەوە ئەو هەڵانەی کە ئەوانەی کەن تۆ بەرپرسی تۆ ناو خێزانێک ئەگە مناڵێک ئەگەر هەرزەکارێک لە گەڕەکێکە گرفتێ بنێتەوە لەگەڵ ماڵەکە باوکەکە داوای لێبوردنەکە باوکەکە داوای لێبوردنەکە لە جیاتی ئەو چونکە ئەندامێکی ئەوە کوڕی ئەوە چونکە کەواتە ئەمە گرنگە کە تۆ خۆت بە بەرپرس بزانی ئەو هەڵەیە کە لەوێ ئەکرێ دانی پێبنی جارەبەرەوە ئەمە مەسلەیەکی گرنگە لە هۆکارە دەروونەکە چێدان بەوە دادەنێ هەڵی کردووە مرۆڤی ئازاد هەر مرۆڤێک هەستی کرد خاوەنی بڕیاری خۆیەتی و ئازادە دان بە هەڵەکانی خۆێنێ خۆی بە عبدی کەسێکی تر بزانێ ئەیخاتە سەر ئەوی تر لەبەر ئەوە شەکە ئینسان هەستی کرد کۆیلەیە بۆچی کۆی لە زۆر فەرمانی لە ئاینا لەسەر نییە لەبەرەوەی سیدەکەی پێڵێ وابکە وابکەوە هەمان گرفتێکی گەورەیە لە ڕووی لە ڕوویباری دەرونی هۆکاری ئابووری هۆکاری ئابووری ئەوەیە کە باسی ڕۆژئاوات کرد لە ڕۆژئاوا هەر کەسێک پێش ئەوی پۆستێکی سیاسی هەبێ لە ڕووی ئابووری و محتاجی ئەو پارەیە نیە کە لەو پۆستای دێتی جۆرج بۆشی باوک لە کتێبی ئەتەقدم ئەتەتەڵ و ئیلە ئەمە لوکین فۆروەرد ئەڵێ لە ساڵیش جۆجۆشی باوک جۆرجەبولی بۆش ناڵێت جۆجۆشی باوک ئەڵێ لە ساڵی 1964 خۆم هەڵبژارد خۆم کاندید کرد بۆ ئەندامەتی ئەنجومی پیران بوو بە ئەندام لە ئەنجومی پیرانە ئەڵێ ئەو کاتە کە بیرم لەوە ئەکردەوە ڕۆژە ڕۆژان بم بە سەرۆکی ئەمریکا بۆ بۆ پارەم نەبوو چونکە ئەو موچەیەی کە لە ساڵێکدا لە سەرۆکایەتی ئەمریکا دەستم کەوتووە لە کۆمپانیای دەرهێنانی نەوت کە ئەو شەریکەی زاباتای هەیە بە یەک هەفتە ئەو پارێم دەسەکرد ئێستا گۆندالیزە خاوەنی کۆمپانیای خۆیەتی دیکچینی خاوەنی کۆمپانیای خۆیەتی ئەمانە خەڵکانێکی تریش پۆستێکی تریان هەیە شتێکی تریان بووە لەبەرەوە کە دێن بۆ پۆستەکە بە بەمبەستی خزمەتکردن دێن بۆ چونکە گرفتی مادیان نییە بەس مامەسە بەو شێوە بیرکردنەوە ئێمە خەڵکێکی زۆر لە پۆستی سیاسی و لە ئاسی لە پسراوێتی بێبەش ناکەین کە لە ڕووی مادی لەوانەیە ئەوانە پێی نەگەویشت بن ئەوە چاکە ئەوە گرفتێکە ئەگە تەماشای ڕۆژاوا پێی ڕۆژاوا ئەوەی پارەی نەبێ پۆست وەرناگرێت بۆچی لە بواری ئەوەدا هەر ئەوەیە کە کەسێک پارەی دیوێ پارەی خەڵک ناخوا بەڵام کەسێک لە هیچۆ بڕاتە سەر پارە دەست بۆ پارەی خەڵکە بە ئەو ئەمەش مەسلەیەکی زۆر گرنگە یان نەبێ ئەگەداری بوارە بواری سیاسی ئەوەیە کە تۆ چەند کەس ئەوێ بواری سیاسی ئەوەیە کە تۆ خاوەنی خۆتی تۆ تۆ ئەندامبی لە حزبێکیشا لە وڵاتێکی تردا لە ئەوروپا بەسەن وەختێکە لە پۆستەکە تا سەرکەوتو نبی ئەوە تۆی ئەوە منم سەرکەوتو نەبووم لە پۆستەکەی خۆما وەختێ دەست لە کارێک چشمەوە هیچ گرفتی بۆ حزبەکەم دروست نابێت بەڵام لێرەوانە ئەگەر من دەست لە کار چشمەوە لەوەی حزب نێڵێ ئەڵێت ئەو تۆ نوێنەری ئێمەی یا لە بەغدا بێڵێن نوێنەری نەتەوەکەی خۆتی یان سەرکەوتنەوەبی عیبەیەکە بۆ بۆ ئێمە ئەوە ئەوە گرفتە یان ئەوش هۆکاری ئەو سیاسە هۆکاری کۆمەڵایەتیمان هەیە بەڕاستی ئەمە جۆرێکە لە خەبات دەزانین دەستە کارکیشانەوە جۆرێکە لە خەبات جۆرێکە لە خەبات لەم سەردەمە پێویستی فێری بن بەس کۆمەلگەی ئێمە فەرق ناکە لە نێوان پاشەکشەیەکی زانستیانە لە نێوان هەڵاتنانە فلان هەڵات پۆستەکەی بەجێهێشت یان چۆ تۆ لە ئینتیخاباتە خۆ لە ئینتیخابات نابێ یەکێک بدۆڕێ طبیعە پێشبڕچی انتخابی خۆی بێ چێ بدۆڕێ لا ئێماڵێ فلانە کەس بردیەوە فلان پشتیان لە زەویدا فلان پشتیان شکان یعنی لە ڕووی کۆمەڵایەتی ئەم دەستەواژانە هەیە بۆیە گرفتێکە یعنی لە ڕووی کۆمەڵایەتیەوە ئەگەر تەماشایکە یعنی خەڵک فەرق ناکە لە نێوانەوەی تۆ خۆت دەستن لە کار کێشاوەتەوە لە نێوان ئەوەی وڵە دەریان کرد نەیتوانی یان جاری واڵی نەیزانی بیخوا ئەمانە گرفتێکن کۆمەڵگە پشتن ناگرێ بەداخەوە یعنی کۆمەڵگەش ئەبێ بەشێک لە خەباتەکە هەڵگرێ کاتێک کە کەسێکە بینە دەستە سەرکەوتو نابێت لە پۆستەکەی دەست لە کارە کێشێتەوە سواسی بکە ڕێزی لێ بگرێ ئەمە مەسلەیەکی گرنگە جگە لەوەی کەمە هۆکاری کەلتوریمان هەیە لە کۆمەلگە ئێمە دامەسەرە ئێمە گۆش کراوین بە سواربوون عیبێ دابەزین دوعای نابێ بۆ بۆ دابەزین دوعای ئەی ئەی کول بەنیم ئادەمە خەتا و وەخێر و خەتائینە تەوابوون ئێمە هەڵمان کرد بچکە چێکە ئەمە مەسلەیەکی گرنگە مامەسە بێنە سەر بابەتێکی دیکە یان ئێساما بە دوای نمونەدا بگەڕێن یان ئێسا تۆ هاتیتە ناو ئەو بابەتە تەمەشا بکەن ئێمە نمونەما کەمە لێرە کە کاتێ مرۆڤەکانمان دەست لە کار بچێشن و لەو ڕۆژەڵاتی ئێمە تا لەوانەیە لە ئەمریکا سەرۆک سەرۆکۆمار دەست لە کار بچێشت لە ئەوروپا زۆر ئاساییەکە سەرۆک وەزیران لە چار ساڵە لەوانە چار جار بگۆڕێت ئەگەر ئەزەمای تووشی ئەم وڵاتە ببێ ئایا ئەمە چۆن بە دوای نمونە بگەڕێت چۆن بتوانین خەڵکێک دەست بکەین دواتر چۆن وە بکرێ ئەم دەست لە کار چێشانە وەکو هەڵوێست تەمەشا بکەی هەڵۆستێکی ئیجابی ئەو مرۆڤانە کە دەست لە کارە چێشتەوە وای ئەگەر تەماشای مێژوو بکەین کەمە بەڕاستی کە کەمیشە لە هەمانکادا بەڵام ئەو کەمە ئەتوانی بڵێ یعنی بۆتە هۆی ئەوەی کە دنیا بە شێوازێکی تر بڕوا یعنی چۆن ئەڵێ ئەو ئەو ئەو هەڵوێستانە بنووسێتەوە ئەو هەڵوێستانە جێگەی ڕێز بێ ئەو هەڵوێستانە جێگەی ئەوەی بەڕاستی کە بێتە مای ئەوەی کە لە کۆمەلگەیەەکە کەسێک لە پۆستێکا بۆ زانیوێتی ئەم پۆستە تایە سەرکەوتو نییە یان بەبوونی ئەو گرفتێکی گەورەتر دروست ئەبێ ئەو کاتە لەبەر بەرژەوەندی گشتی خۆی لێ ئەکشێنێتەوە قەینا باوکو بەرژەوەندی گشتەکە بێت تۆ سەر نمونەی لە کاتێکا بە هەڵبژاردنیش هەڵبژێردراوە بەڵام چونکە بۆتە مای ئەوەی کە شەڕێکی گەورە دروست بێ و خوێن بڕێژرێ و ئەو خوێنە بەردەوام بڕێژرێ ئەو دەست دەکار کێشانەوەیە بۆ تەمای ئەوەی کە ئەو ساڵە بە ساڵی کۆمەڵ و بە ساڵی کۆمەلگە ناو ببرێ مامول جەماعی پێ بوترێ مەسلێکی گرنگە مەسلەی گرنگ ئەوەیە کە تۆ پۆستێک تایدا سەرکەوتوبی یا سەر نەکەوتوبی کاتت تەوا بێ ئەوش مەسلێکی گرنگە تۆ نمونەی مەسەر عمەری کوری خەتا بتەیە وەختێکە تەواوە بێ ینی دوای لە سەرەمەرگا شش کەس دانێ مەبستم لەوێ لەو حاڵەتان ئێمە ینی شتێکە بۆ خولەفای ڕاشیدین ئەوترێ ئەو سەردەمەش دەسەڵات دیاری نەکراوە چەند ساڵ بێ کەسێک کە هەبووە و دە ساڵ و چوار ساڵ و دو ساڵ ئاوا حکمیان کردووە بەڵام گرنگ ئەوەیە کە وفاتیان کردووە کەسیان کوڕی خۆیان لە جێگە خۆیان دانەناوە هەشیان بوو ینی عمەری کوڕی خەتاب کە شش کەسی دانا ئەو شش کەسە لەو کەسانە بوون کە پێغمبەر دوودی خی لەسەر ناوی بردبوون بەمانەی کاچنە بەهشتەوە بەڵام سعیدی کوڕی زەیدی دانە ناچووکە لە بەنی عادی بوو لە خێڵەکەی خۆی بوداینەنە کابراایە کادوتی عبدوڵای کوڕی عمر عبدوڵای کوڕی خۆ زۆر زیرەکە بۆ داینانی وتی ئەوە قسەیەکی خێر نییە ئیکەی ئەگەر ئەم ئەم دەسەڵاتی من کردومە دە ساڵ ئەگەر ئەمە خێر بێ ئەم خێرە بەشی من و هەموو بنەماڵەکەمەکە ئەگەر شەڕ و ناخۆشی و خراپەش بێ بە سەرما ساغ بووبێتەوە ئەوە هەر بەسمە ئەوەندەم بەسە بە زیاتر نێتە سەرما ئەوانە وەڵامی جوانم لە دنیا ئەم ڕۆژدا یعنی شتی لە لەو نمونانە زۆر ئەبینی کە کەسێک ینی کارێک ئەنجامەدات دەست دەکارە کێشێت و ینی نمونەی تازی ئەم سەردەمە زۆر وەزیری تەندروستی ینی بە زەحمت ئافرەتێ بوو بە وەزیر بە مەرسومێکی ئەمیری لە کوێت وەنەبوو ئەم دو سێ ساڵە ئافرەتێکیان گەیاندە وەزارت کەچی سووتانێکی سووتانی چەند شوێنێک چەند قاوشێک لە لە خستەخانەکانی کوێ تا ڕوویدا مەسومە مبارەک دەستی لە کارشیشوتی من تحمل پیاو نەبوو لە کوێتە ئەو نوعشتە بکە بەڵام ئافرەتێک توانی ئەو ئەو قسەی بکە وەزیرەی تەندروستی بڵێم فەەنسا کە خواردنی ئەکسپای لە بازارە بینرا دەستی لە کارچشە بۆ تازەترین نمونە وەزیری ناوخۆی هندستان لە دوای ڕووداوەکانی ئوتێلەکانی مۆمبای دەستی لە کارچێشایەوە من وەزیری ناوخۆم کەم شتە ڕووبا کەواتە خەتای منە ئیتر خوارەکەیەتی خەتای ئەوە ئەمانە ئەمانە کەواتە ئەگەمە بە دوای ئەوە بگەڕن ئەو ئینسانانە کە ئەو کاتی ئەو بڕیاران دەدەست زیاتر حەزکردن بە بەرپرسەکە بە دڵنیای جا سێرەکەی تۆ وەزیری گواستنەوەی مسر وانە ئەو هەموو عالەمە لە عبارەکەی دەریای سوورە خنکە ئەو هەموو خەڵکی تریش لە حادیسەی قیتارەکەیە مردن بەڵام دەستی لە کار نەکێشە یا هەندێک جار دەست دەکارە کێشێتەوە سەرەکەی سەر کۆماری مسەر قبول ناکە ئەمانە گرفتن جاتۆ لەم حاڵەتە کە دەست دەکە جاری وا دەست دەکار ناچێشێتەوە کەسێک هەڵێ آخر من نەبم بەم هەموو عیبەی کە هەمە من نەبم ئەم ئیشە ناڕوا بەڕێوە هەر من باشترم بەم هەموو عیبەشەوە ئەمەش هەڵەیەکی ترە کاتی خۆی کە شارل دیگۆل لە فەرەنسا دەستی لە کار کێشایە و لە بار و دۆخێکا پێی وابوو ئیتر لەوە زیاتر ناتوانێت وتیان تۆ کەسێکی زۆر گەورەی تۆ نەبی نابێت وتی لە گۆڕستانەکانی مۆنتمارتی فەرەنسادا پیاوی زۆر گەورەتر لە من نووسون مردوون بەوانیشمانەوت ئەمانە لەبن فەرەنسان ئەڕوا بەڕێوە ئەو مردیشت و فەرەنسا ئەڕوا بەڕێوە چۆن بەبێ من ناڕۆ ئەڕوا ئەوێ ئەو کردوێت مامسا بینە سەر ڕۆ ئاینەکەی زۆرجار دەبین باز لەوە ئەکرێت کە ئاین کەسەکان مقدەس و پیرۆز دەکە بۆ ئەوی کە ئێمە دەست بەرداریان نەبی ئاین چی کردو تاکو کار لەگەڵ پۆست مامەڵەکردن لەگەڵ پۆست بە شێوێشی دامەزراوەیی بکرێ بە شێوێشی موسەساتی بکرێ ینی پۆست نەبێتە ملکێک بەسەر خێڵێک بەسەر خەڵکێک بەسەر کۆمەڵەیەکی دیاریکراوی خەڵک جارێکی تریش ئەگەر ڕێمەوە ئەڵم ینی پۆست باسەکەمان نەگۆڕین باسەکەمان هەمیشە ئەڵین پۆست ئەشێ لە خێڵە کاویەوەکو لە ئەمەویەکان بۆ لە عباسەکان بۆ لە عوسمانەکان بووە لە ئەیوبیەکان بووەوە نیە لە هەموو ئەمانەیە بووە ئەگە کۆمەلگە خۆی بڕیاری داوا بێ گرتو ناتوانانی قسەکەی بەڕاستی لە ساتە وەختێکدا شوێنێکێ بە سیستەمی پاشایەتی کارەکە ئەو کۆمەلگە خۆی بڕیاری داوە ئەومان لێ تێک نەچێت چونکە تاریخی ئیسلامیش بگەڕی 1400 ئەوەندە ساڵە بگەڕی خۆتۆ لە سەردەمی ئەمەویەکان و خلەفای ڕاشیدین سی ساڵەکەی لێ دەرکە ئەو دو هەمی بنەماڵە بووە ئەمە مانای وایە ئەگە کۆمەلگە خۆی بڕیاریدا ئەم حاڵەتە باشترە کۆمەلگە وایوت و ناتوانین زیاتر بڵێ هەڵبژاردن و بۆ دوو ساڵە بۆ چوارە بۆ دەیە دووبارەیە کاتەوە بۆی ئەمە ئەمە هەموو ئەم خەتایانە ئەگەر خەتا بێچێتەوە سەر کۆمەلگە ئەگەر چاکەش بێ کۆمەلگە کردوێتی بڕیاری کۆمەلگای و دەبی ڕێ پێغمبەر درودی خخوای لەسەر فەرمووی ئین عومەتی لەن تەشتەمی علا ضلال ئەم عومەتە خۆی بڕارەدا لە ساتە وەختێکدا وا باشە بۆی وا بڕاردە لە ساتە وەختێک ئەوە ئەوە ئەومان مەبەست نییە هەر مەبەستمان ئەوەیە کەسێک لە پۆستێکایە و سەرکەوتو نییە کە سەرکەوتو نییە بۆ دەست دەکار ناچێشێتەوە باسەکە ئەلەوێتر کەسێک تر کاتی خۆی ئەوە بەسی ئەمەنی ئەگە تەماشای ئەوە بکەین پێغمبەر دوو دوخوای لەسەر فێرمانەکە ئین الله يحب اذا عمل احدكم عملا ان يتقنه ئەمە یەکێکە لەو فەرموودە صحیحانە کە لە صحیحینا هەیە هەر کەسێک کە خی گەورە ئاوای پێخۆشە کە هەر یەک لە مرۆڤەکان ویستیان کارێک بکەن ئەو کارە ئەم بکات ئەن یوتقینەه نەک هەر ئحسان بێ ئتقان لە فەوقی ئحسانە ینی چاک تای کوڵا بێ لە ئیش ئیشێک بکە کە چاک لێزان بی تایدا بتانی کاری تێدا بکەیت چونکە ئەمە نەکەیت و بەردەوام بی لە کارێکە بەردەوام بی لە ئیشێکدا قسەیەکی ترمان هەیە کە نیعممەتانی کثیر من الناس مغبون فیم الصحة والفراغ دوای دەگەڕێتەوە بۆ تەواوکردنی ئەم فەرمودێ مەنیستەوا یوماهو فهو مەغبون ئەم غوبنێک چۆن دروستە ینی کەسێک دوو ڕۆژی لە یەکچوو مەخبوونە ئێ باشە ئەم ئەم غوبنەکە دروستە بێ لەوە دێک کە توە بێ هەمیشە ئەمڕۆ لە دوێنێ باشتر بێ سبەی لە ئەمڕۆ چاکتر بێ کەسێک کە لە پۆستەکەی سەرکەوتون نییە عیب نییە لەوەیە ئەو بۆ ئەو پۆستە نەشێ یان لەوەیە پۆستەکە بۆ ئەو نەشێ یان لەوەیە بارودۆخەکە و دەوروبەرەکە کەسێک بنیە تۆ نبینی دەت لەو لە وەرزشە ینی ڕاهێنەرێک ئەهێنیتەوە بۆ تیپەکە تیپەکە هەرە و یاریزانانن جوان یاریەکەن ئەی بۆچی بۆ ئەوی ڕاهێنەرە یاریان ناکرد خۆشیان ناوێت کەواتە ئەم برادێرە ئەبێ بزانێ ئەم یاریزانانە ئەویان خۆش ناوێ لە بەردەستی ئەوە ئەنجام بەدەست ناهێنن باشتر وایە دانەنیشە بە مۆزعا ڕۆژ لە دوای ڕۆژ بدۆڕێ دەست دەکار بچێشێتەوە چاکترە چونکە ئەگەر وای نەکرد خۆشی ئەدۆڕێنێ ئەلدینە خەستی و ئەمپوسەوە یعنی خۆ دۆڕاندن زۆر زەحمەتتر و قرسترە لە یاری دۆڕاندن لە ئینتیخابات دۆڕاندن لەو شتانە ئەمانە هەمووی ئەمان گەڕێتە سەر ئەوەی کە ئاین شتێکی تریشمان پێڵێ ئاینەڵێ کەسمان ئەوەندە لە خۆمان بایی نەبین بڵین وەڵی ئەم ئیشە من نیکەم کەسی تر ناتوانێ بیکەوانی چێ لە پێغمبەر علی سرات وسلام گەورەترە مانایەکی زۆر جوان هەندێک لە مفەسیرین ئەڵێن لە ئاەتی ئەمە باشترین بەڵگەیە کە پەیام ڕیسالەکەی محەممەد مادام ماوە ئیشەکان ئەڕوا بڕێەوە یعنی هەندێک لە مفەسرین ئەڵێن باشترین وەڵامێک باشترین کارێک کە خوا ئەفەرموێ قەت تەبەیەن ڕژد و منەلغی ئیتر ئینسانەکان ڕاشت بوون بۆیە ئیتر پێغمبەر نانێرێ بەسە آخر پێغمبەر پەیامەکەی خۆی گەیاندوو ئەو پەیامی کە پێی گەیاندوین بەنەمانی پێغمبەر دنیا تێک ناچێ و ئیسلام تێک ناچێت چونکە ڕیسالەکە ماوە ئیتر من چێم تۆ چیت و ئەو چێە کە ئەڵێ من نەبم ئەم کارە دەست لێ بەردەم دنیا وێرانە بێوان ناکەن کەواتە مامسا ئەو لێرە باز لەوەی کە کارێکی دامەزراوی هەبێ بیرکردنەوەشی دامەزراوی هەبێت ناو کۆمەلگا مامسا ئێمە بە بینەوە سەر ئەوەی کە لە ڕووی ئیداریەوە تەمەشای ئەو دیاردە بکەین لە ڕووی ئیدارەوە کار لەسەر ئەوە بکەین کە کللتوری دەست لە کارکێشانەوە ببێتە دیاردە ناو ئێمە کاتێ ئێمە لە خۆشت چەند جارێک ئاماژە بۆ بدەیت لەوانێ مرۆڤەکانمان لێ کاتێکە لە کارێکە سەرکەوتنوە بن زیاتی ئەوەش ناکەن کە دەست لە کار بچێشنەوە ئێمە ئەو بۆ ئەوی بکەین چی بکەین لە ڕوو ئیداریەوە چ پرانسیپێک بکەین بە ئەساسیات بۆ ئەوی مرۆڤەکانمان کاتێ سەرکەوتنابن دەست دەکات یەکەم شت مەسلەی یاسا گرنگە یعنی زۆر کەس ئێستا کە دەست لەوانی بڵێگە من دەست دەم کارە کێشمەوە هیچ مافێکی مادیم نامێنێ یا معنەویم نامێنێ ئەگە یاسایەکە بێ بڵێ کەسی دەست لە کار کێشاوە کەسێکە ئەو پەڕی هەستکردنی هەبووە بە لێپرسراوێتی جاگەر ئەو ناجح نەبوو بێ سەرکەوتو نەبێ لە کارەکەی دەوروبەرەکە یارمەتیان نەدابێ بارودۆخەکە وابێ گرفتەکە لەو گەورەتر بوو بێ مەمەسەلێکی یەکجار گرنگە کە لە ڕووی یاساییەوە یاسایەک هەبێ چۆن یاسای پاراستنی بەکاربەر هەیە یاسایەک پێویستە یاسای پاراستنی دەست لە کار کێشاوەش هەبێ بەو مانایی خۆی لە ڕووی یاساییەوە کەسێک کە دەستی لە کار کێشایەوە دەست لە کار کێشانەوەکەی قبول کرا مافە مادەکانی نافەوتی خارەنشی نەکرێت بەسەگەر دەستیان پێ لە کار کێشایەوە هیچ مافێکی نابێت یان دەستی لە کار کێشایەوە و قبول نەکرا هەر بەجێ هێشت هیچ مافێکی نابێت چۆمەش ئەمەش گرفتێکی ترە چوەگەر ئەم یاسایە تەرتیب کرا و کاتە هەموو هاوڵاتیەک ئەزانێ دەست لە کار کێشان و چۆنەبێ بۆ بەکەلتور ئێستا گەر تەماشا بکەی تەنانەت لە وڵاتانە چۆن ئێمە ئەڵێن بڵم چی زۆر شت فۆمی نیە لا ئێمە فۆمی هەیە ینی لە وڵاتانە فۆرمێک هەیە فۆمی دەست لە کارکێشانەوە ئەو فۆرمەش جۆرێک لە گوتاری تایبەتی تێدایە یعنی ئەگەر تۆ بتەوێت دەست لە کار کێشیتەوە فۆرمێک هەیە فێر دەکا چۆن دەست لە کار کێشیتەوە چۆن دەست لە کارە کێشیتەوە چۆن پێشکەشی ئەەکەی پێشکەشی بەڕێوەبەری یەکەمی خۆتێکی پێشکەشی کەسی یەکەم لە دوای خۆتی ئەەکەی وە نیە کە دەست لە کارە کێشیتەوە چۆن یان لە ڕووی دەرونیەوە چی ئەڵێی لەبەرچی ئەوەکەی چۆن واکەی ئەو قبولی بکە ئەمانە هەمووی بۆ بۆ بە کەلتورێک خەڵک لەسەری ئیشەکە و کارەکە یا مەسەرەن ئەگەر کەسێک دەستی لە کار کێشایەوە ئەبێ کارێکی تر هەبێ بیکە وانە ئێمە زۆر جا لە پەیرۆ پرۆگرامەکانە بین ئەڵێن فلانە کەس دەستی لە کار کێش بە فلانە کەس ئەندامەتی لە دەستەدا ئەڵەن مردن دوای ئەڵێن بە دەست لە کار کێشانەوە ئاخر بەم نوعە مردن کە کەسێک مرد یعنی دەستی لە کار کێشایەوە بەڵام ئەمە وامان لێ نەکە وابزین ئەگەر دەستت لە کار کێشایەوە تۆش مردووی مردن دەست لە کار کێشانەوەیە بەڵام دەست لە کار کێشانەوە مردن نییە بۆ نمونە ئێستا ئەو ئێستا بۆ نمونە تۆ کەسێکە ئەزمونێکی هەبێ و دەستی لە کار کێشا بێتەوە سەرۆکی وڵاتێ بوو بێ با بڵێم چی بڵم بڵم سەرۆک وەزیرانی وڵاتێ بوو بێ وانە ئەزنار وەرگرە لە سەرۆک وەزیرانی ئیسپانیا پێشوو دوای ڕووداوی قتارەکانەوە لە انتخابات دەرنەچوو یعنی چیەکە زانکۆکان باجێکن وەکو ئەزمونونێک سەرۆک وەزیرانێک ئەزمموی چییە هەفتەی ڕۆژێک دوو ڕۆژ لە زانکۆکانە وانە ئەڵێتەوە بە پارە ینی بلکلنتۆن وانە ئەڵێتەوە لە زانکۆکان بلکلنتۆن ئێستا ئەڵێ بڕی ئەو پارەیەی کە لە وتنەوەی وانە دەربارەی ئەزمونم لە سەرۆکایەتی لە زانکۆکان وەری ئەگرن زیاترە لەو پارەی لە سەرۆکاتی وەرمگرتو ئەو زانکۆکان پارە ئەدەن بەو بۆ بەو جۆرە کەسان ئێدەی کەسێک کە دەست دەکارە کێشتوە کاری تاوا بێ ئەڵێ چی بکەم مادن ئۆربرایت ماوەیەک سەرۆکی ئەم NDDIە کە لە کوردستانە ئێستا کارەکە ینی نمونەی لەم بابەتانە کەسێک کە دەست لە کارێک کێشێتەوە هەموو ئەمانە دوجار کارێک هەیە بیکەن کەواتە فرسەت دانەوە دروستکردنی بەڵام مەرجی لە پۆستی تری بێتورانی تۆ هەر بهێنی تۆ هەر بهێنی تۆ چونکە بە بەردەوام خەڵکی ترت هەیە خەڵکی تر پێگە بەڵام باسێکی تر هەیە لە ڕووی بەڵام مساخە خۆش ئاماژت بۆ لەوانەیە ئەمە لە قۆناغێکدا سەرکەوتن بلەوانەیە لەو قۆناغە سەرکەوت هەمیشە ئەڵێن بەخۆ سەپاندن نابێ وانە هەمیشە کە خەڵک داوای کردەوە ئەو سەرکەوتووە کە خەڵک داوای نەکردەوە خۆی سەپاندەوە ئەو سەرکەوتو نابێت چونکە بەدڵنیایە چونکە کەس لەگەڵی نابێت اینجا ئێمە لە ڕووی دەروونەکە چارە سەرکردنەبێ تێڕوانینمان بۆ کەسی دەست لە کار کێشاوە چۆنە وانە ینی کەسێک ئێستا لە هەڵبژاردنەکانە بۆم نەگە دوورکەمەوە لە بابەتەکە کەسێک لە هەڵبژاردنێکە ئەدۆڕێ لە ئەوروپاوەنی هیچ گرفتی نییە یعنی وا نییە کە سەری شۆڕ بێ لای ئەمە گرفتێکە گرفتێکی عشاعرانە هەیە یعنی کەسێک لە هەڵبژاردنێک کاچێت هەڵبژاردنێکەوە کە دۆڕا وەکو ئەوە وایە تەعزێدانێ و پرسەدانێ و ئیتر سەری خۆی هەڵگرێ و لە وڵاتە نەمێنێ و یعنی منوعا حکایەتانە گرفتە لە وڵاتی ئێمە تا ئەم ساتەوەختە یعنی یعنی عێراقی پێشوو ئەزمەکەی چی بوو وەزیری دەست لە کارچێشاوی نەبوو وەزیری پێشووشی نەبووە یا ئەکوژرا یا هەتا هەتای ئەمایە ئێستاکە نمونی حسی مبارەک تێ لاشتاوێکە و سەرۆک کۆمارە تا ئێستا ئەو هەموو گرفتە شڕەدا دەست لە کار ناچێشی کوڕەکەشی ئامادێ بەواتە تو ئەم حاڵەتانە ئەبینی بۆ دەرەکەوێ بۆ لێ پرسی بۆ ئەڵێک ینی کەلتورەکەیە کۆمەلگا ڕێز لە هێزەگرێ کۆمەلگا ڕێز لە یاسا ناگرێ وانە ڕێز لە یاسا ناگرێت کەواتە تۆ بێ ئەزمونێکی وات هەبێ لەم جۆرە ئەزمونانە تۆڵی لە ڕوویەکی ترەوەگە تەماشاکەی کەسێ دەست دەکارە کێشێتەوە کۆمەلگا ئەبێ بە چاوی نزم تەماشای نەکە بە چاوی ڕێزەوە تەماشای کە بڵێ ئەم فلانە کەسە کەسێکی ئاقل بوو کەوتە نێو ئیشێکەوە ئیشەکەی بینی لە توانای ئەو نییە یان ئیشەکە لە ئاستی ئەو نییە یان ئەم ئامانجەی ئەو بەرنمەی ئەم هەیبوو جێبەجێ نەکرا دەستی لە کارکێشای ئەو کاتە ئەم نمونەیەمان زۆرە بێت ئەم نمونەیەمان زۆر ئەبێت کە بە بەردەوامی بێت و ئێسا وەزیرێک دەست دەکارە کێشێتەوە ینی خەڵک خەریکە بەزەی پیا بێتەوە یا خەڵکێک کەڵی ینی منە گرفتن بەڕاستی بێت ینی چۆن ئەڵێ چارەسەر کرێ ئەوە جگە لەوەی کە زۆر جار ینی دەست لە کارچێشانەوە بەڕاستی لە پەیرۆ پرۆگرامەکانی حیزبەکانی ئێمە شوێنی خراپی بۆدانراوە یە تۆ کە دەست لە کارچێشایەوە بە دڵنیایی خۆت بڕیارت داو دەست لە کار کێشیتەوە وانە ئەگە تەماشای پەیرۆ پرۆگرام کە لە زۆر شوێنە ینی دەست لە کارچێشانەوە کەوتۆتە نێوان دوو شوێنەوە نووسراو لە دەستدانی ئەندامێتی یەکەم ئەڵێ دەرکردن دۆمەڵێ دەست لە کارچێشانەوە سێمەڵێ مردن تۆ دەست لە کارچێشانەوە لەگەڵ مردن و دەرکردنادانی ینی شتێکە ئەگنا خۆ پێویست ناکە هەر ببێت کەسێ خۆی دەست لە کارە کێشێتەوە بە تەبیعات دەرەچێت مەبەستمەوە بڵێم ئەم شێوازە ئیداریانە ئەم شێوازە کارانە کە ئینسانەکان دروست بوون بۆ ئەوەی بە بەردەوامی کار بکەن ئینسانەکان دروست بوون حتا کەسێک کە خانە نشینە بێ پێی ناخۆشە خانە نشین بوون زووتر و تومانە لە بەرنامەی بە کوردیا خانە نشین بوون لە پۆستە خانە نشین بوون لە ژیان نییە مرۆڤ تا ئەو ڕۆژەی ئەمرێ لەسەرێتی کار بکە جا ئەو کاری کە خۆی حەزیلەتی ئەو کاری کە خۆی مەبەستێتی ئەمانە مەسلەی زۆر گرنگن کە مرۆڤەکان ئەبێت ئاگداری بڵ مامسا ئێمە لە سەبارەت بە کوردستانی خۆمان ئاماژەمە بۆ کرد کە ئێمە دەست لە کار کێشانەوەیەکمان هەیە لە بوارە ئابوووریەکە ئێمە چی بکەین سوودی پێوەرگن لە بوارە ئابووری بۆ بوارە سیاسەکەمان کە زۆر جار ئێمە خۆمان سیاسەکەمان تحکم بە هەموو بەشەکانی دیکە ژیانمانەکە ئەو بەوە چارەسەرەکرێ کە وت تۆ ئەبێت پرۆسەیەکتە ئەین سە بۆ منە ڕاهێنەرێکی تۆپی پێ ئەڵێت ئەوانەی کە پیشەگەرن ئەڵێ ئەم بەرنمەیەم بۆ جێبەجێ بکەن ئەوەندە پارەم بۆ سەرفەکەن کامپێکی مەشقەکەینەوە لە فلانە شوێن مانگی ئەوەندە ژواکەین مانگی ئەوەندە واکەین مانگی ئەوەندە واکەین من بەڵێنتان پێدەم پاڵەوانەتی فلان شوێنتان بۆ دەستەبەر ئەەکەم ئەگەر نەمکرد دەست دەکارە چێشمەوە باشە کەواتە چی وە ئاکات دەست لە کار چشانەوە کە بێ بەرنمەیەک ئەبێ هەبێ بەڵام وەختێ من بم بە ڕاهێنەری تیپێکی تۆپی پێ وەختێکە بم بەڕێوبەری کۆمپانیایەک وەختێ بیتەوە زیرێک پرۆگرامێکت ئەبێ هەبێ تۆ بڕیارەدەی ئەم پرۆگرامە جێبەجێ بکەی سەرۆک وەزیرانێک کە پۆستی سەرۆک وەزیران وەرەگرێ بەرنمەکەی خۆی لە پەرلەمان پێشکەشەکە وانە ئەو پەرلەمانە بۆچی ئەبێت چاودێری سەرۆک وەزیران کە بێت چاودێری بکە بزانێ ئەو بەرنمەیە کە سوێندی لەسەر خوارد لە بەرداوی لە بەرچاوی پەرلەمان سوێندی خوارد جێبەجێ بکە لە ماوەی ئەو چوار ساڵە چەندی جێبەجێ بووە کاتێک کە ئەبینێت خاڵێکی جێبەجێ لێ پرسێ بۆ جێبەجێ نەبووە بەڵێ نەدەی بە چەنی تر جێبەجێکی ئەڵێ بەوەندەی تر نەبوو ئەو کاتە داو دەستە کارچێشاوی لەکە یا خۆی کە هەستەکە بۆی ناکرێ دەست دەکارە چێشێتەوە جا ئەم نمونێ ئەمەباتەوە سەر ئەو حاڵەتانەی کە وڵاتی ئێمە گرفتێکی تری هەیە گرفتی بەڵێنی زۆری هەیە بەمانایەکی تر یان بەمانایەک تۆ وەختی پۆستێک وەرەگری بەڵێنی هیچت نەداوە هیچم لە تۆ داوا نەکردو وەختی ئەم پۆستە ئەگریتە دەست تۆ هیچ لە من داوا ناکەی دوجار ئەوەی کردم سیاستی ڕۆژ بەڕێکم هیچ بەرنمەیەک نەبوو تو تۆ لەسەر لەسەری من محاسبە بکەیت یان بەڵێنەکان ئەوەندە زۆرە دەم بەڵێنی وا سەد بەڵێنت پێدەم من جێبەجێکم بەرنمەیەکی وات بۆ نووسم سەد بەڵێنی تایە باشە ئەگەر دەشم جێبەجێ کرد لای تۆ زۆرە ئەخە زۆرم وتوە باشە ئێستا تۆ تەماشای سەرۆکی ئەمریکا بکەیت تەماشای جۆن کێری پاڵێوراوی پێشوو پێنج بەڵێنی هەبوو بۆ چونکە تۆ لە ماوەی چوار ساڵە توانی پێنج بەڵێن جێبەجێ بکەیت بەس تۆ سبێ ئیسا هەڵبژاردننی ئەنجومی پارێزگاکان دێت چەند مانگێکی تر ئێستا لە عێراق و دواتر لە کوردستانە بزانانی ئێمە حیزبەکان چەند بەڵێ نەدەین بەڵێنی وا ئەدەین بە دە ساڵی جێبەجێ نەکرێت آخر خۆی پارێزگا و ئەنجومی پارێزگا یا پەرلەمان یا حکوومەت بۆ چوار ساڵە ئەبێ ئەو بەڵێنانە بدەی یان ئەو جۆرە بەرنمەیە بنووسی کە لە چوار ساڵە جێبەجێ ببێت ئەوە بەرنامە نییە بڵێ چاکردنی باری گوزەرانی خەڵک ئەوە دروشمە چۆن ئەوە بەرنامێ مامۆسا هەر لەسەر خاڵێک دەوەسم دیسان باسی لە پەرلەمان کرد ئایا پەرلەمان ئەرکێکی ناکەێت و سەرشان بۆ ئەوەی لێپرسینەوە لەگەڵ بەرپرسی خۆی بکات و بەرپرسەکانی حکومی بکات و بۆ ئەوەی هەروەها داوای دەستکار دەست لە کار شەشانەوەشان بکە ئایا ئەوش نابێت ئەرکێکی بەدڵنیایی سەرچاوەکە گەل سەرچاوی دەسەڵاتە ئەمە قسەیەکە لە پەیڕۆ پرۆگرامی هەموو حیزبەکانە هەیە ئەم گەلە کە سەرچاوی دەسەڵاتە بڕیاریدا بۆ چوار ساڵ ئەو خەڵکانە نوێنەری ئەو بن لە پەرلەمان کەواتە لەبەر زۆری ژماری دانیشتوان وتمان دیموکراسی ناڕاستەخۆ ئەمەیە کە هاتە ئاراوە ئەمانە نوێنەری گەلن بۆ ئەوەی کە ئەو حکوومەتەی کە دێتە تشکیل بوون سوێن لە بەردەمی ئەماخوا ئەمان بەنۆرایەتی گەل لە جاتی ئەوەی گەل محاسبەیان کە ئەمانە محاسبەیەک اینجا دەسەڵاتی قەزاییش اینجا دەسەڵاتی چوارەمیش کە بریتە لە وەکووتمان لە ڕۆژنامەگەری و لە سەحافە بێمەوە سەر ئەو عنی ئەو ئەو پرسیاری تۆ لەم حاڵەتەشدا جارێکی تر قسەیەکی تر هەیە ئەڵێن بە ئەزمون دەرکەوت وەختێ گەل ئەمڕۆ یا چوار ساڵ لەمەوبەر خەڵکێکی هەڵبژارد کردی بە ئەندامی پەرلەمان نابێت تا چوار ساڵی تر ئەو گەلەدا بنیشێ و بڵێ ئەوە نردم نوێنەرەکانی خۆم نردوو ئەبێ هە بەردەوام متابعیان بکە بزانێ ئەمانە ئەو کارانە ئەنجامەدەن یا نەیدەن بزانە تا ئەو ساتە وەختانی کۆمەلگەی مەدەنی کە بریتە لە بەشی ڕێکخراوی نێو کۆمەلگە فشار دروستەکەن ڕۆژنامە فشار دروستەکە پەرلەمان ئەجوڵێ چونکە ئەوە نوێنەری خەڵکە ئەبێ خەڵکەکە بەردەوام متابعی نوێنەرەکانی خۆی بکە جەمامانگەڕێنێتەوە بۆ بابەتێکی ترکە لە داهاتوودا ڕەنگە ئەزمونونەکان بە جۆرێک بن ئێستا لە عێراقدا لیستەکان بوونە بەلیستیی بوونە بەلیستی داخرا و لیستی کراوە تۆ مەرج نییە دەنگ بدەیت بەو لیستە کە چەند کەسێکی تیا بەدڵت نییە ئەتوانی فلان لەو لیستە هەڵبژێری فلان لەو لیستە فلان لەو لیستە لێرە ئەگەر بتەوە لیستی کراوە دروستکەی چێبێ پێویستی بە جۆرێک لە خوێندەواری هەیە ئەبێ ناو بنووسی اینجا بزانە گەل چەند بەرپسیارەتی ئەکەوێتە سەر گەل کە لە سە تا سی و پێنجی نەخوێندەوار بێ من نەخوێندەوارم تۆ نووسری لە ڕۆژی هەڵبژاردنەکەیان من دێم ئەڵێم فلانم ئەلیفم بۆ هەڵبژێرە وانە دەنگ دەدەم بە فلان و فلان و فلان و فلان لیستی کراوەیە تۆ ئەتوانی بە کەیفی خۆ ناویتر بنووسی ئەو ناوانە بنووسی کەم من وتومە تۆوانم بۆ نانووسی ڕوشی داوە ئەم شتا کەواتە گەل کە وەختێ نەخوێندەوارە بزانە چەند تاوانەکەوێتە ئەستۆی کە ئاگای لەوە نییە ئەم مافەی خۆی لە دەستداوە نەخوێندەواری کابێ بینە سەری لە ئەڵلقەکانی ترە لەوێش ئقرا یعنی ئەوەڵمان بە ئقرا و ئاخریشمان بە ئقرا عومەتێک ئەوەڵی ئقرا و ئاخری ئقرا زۆر زۆر زۆر عیبەیە ئینسانێک بەخۆی بڵێ مسلمان ئێستا نەخوێندەوار بێت ئەبێ بای ئەوەندە خوێندەواری هەبێ بتوانێت ناوی ئەو نوێنەری خۆی بنووسێ کە پێی وایە ئەتوانێت جوان مامسە دو پرسیارم دەبێت و هەردووە تەوەێ بەرنمەکەشمان دەبێت نەبوونی منافەسەی سیاسی لە نێوان کا سیاسەکانی کۆمەلگا ئەو شەوکارێک نیە لەوەی کە کللتوری دەست لە کارکێشانەوە دروست نەبێت بەوەی کە لە هاوبندێکی ئیتلافیدا حکوومەتە یان ڕێکخراوەیان حز بە کۆ دەبنەوە هەمووی ئەیبی یەکدا دەپۆشی منافەسەیەک نییە ئەو دیمە نقستانی ئەوی دیکەمان پێ ڕاستە ئەگە ئەمە لە ڕوانگەی قورآانەوە تەماشا بکەین ئێمە ئێمە لە بەرچی ئێستا پێویستە کار بکەین بۆ خۆمان لە بەرچی پێویستە کاری جوان بکەین کاری باش ئەنجام دەین کاری چاک بکەین ئێمە لە چێ ترسین ئەزانین لە چێ ترسین چونکەخوا بە ئێمەی مسلمانیانڵێ و ئینتەتەوە لەو یستبدل قومن غیرەکم ثم لا يكون امثالكم ئێمە لا ئەدا خەڵکێکی تر دێت کەواتە ئێمە بەردەوام لە مەدانێکی گەورەی ئیشکردن داین لە جیاتی ئەوەی کە زوو نەبرینەوە و دەرکرین و خەڵک بخرێتە جێگەمان دیتە بە چەند بە جوانی کارەکانمان ئەبێ ئەنجام دەین بە هەمان شێوە ئێستا کە تەماشای کۆنتترین دیموکراسی تازە پێی مەسەن لە بەریتانیا بۆ ئەم لە 1970ەکانەوە کاری پەرلەمانی ئەەکەن شتێکیانە پێوترێ شەدۆ گەڤەرمنت ینی حکوومەتی سێبەر حکوومەتی سێبەر بەمانەیەکی ینی هەکولای ئەمە نە بەمانێ سێبەوەی کاری نیە لە سێبەرە دانیشتوە نە بندیوار و سێبەر نە حکوومەتی سێبەر یعنی تۆ وەزیری تەندروستیت حزبی معارزە لەوێ ئۆپۆزیسیۆن کە حزبێکە لە دەسەڵات نییە ئەویش وەزیرێکی داناوە کە هیچ دەسەڵاتێکی نییە ناوی ناوە تەندروستی ئەم وەزیرە بازرگانیە ئەوش وەزیرێکی بازرگانی داناوە ئەم وەزیرە بازرگانیە بەردەوام عیبەکان و یاکەم و کورتەکانی وەزیری بازرگانی حکوومەتە ڕاستەقینەکە بە دەرەخە بە بەردەوامی ینی ئەگەر ئەو نەبێ کەسێک حازرە بەو شێوازەکەوەتە بەڵێ ململانی و منافەسە مەسلەیەکی گرنگە تەنانەت بۆ چوونە بەهشتیش وەفیدالیکە فەلێتەنافەسیل متەنافیس لە کۆتایدا زۆر سپاسی مامەساکەنەوە زۆر سپاسی ئەو بەڕێزاناکەی کە بە دیارمەوە دانیشتن بۆ ئەوەی هەر پەیوەندێک بە بەرنمەکەمان بکەن و هەر پرسیارێکتان هەک دەتوانن سەردانی سایتی www.prdek.com بکەن هەر بۆ ناردنی نامەیەش دەتوانن بە ئیمێڵی ئینفۆ پردێک دۆت کۆم ئێمەش بە سوپاسەوە وەڵامتان دەدەینەوە و دەخێنە سەر خشتەی بەرنمەکانمان و سوپاسان دەکەین بۆ ئەم بەرنامە و تا ئەڵلقەیەکی دیکە خواتان لەگەڵ